ئیتر ئێوە ئەی موشریکەکان بەرەڵابن بە زەویدا و بۆ کۆ ئەڕۆن بڕۆن ئەم بەرەڵا بوونەش بۆ ماوەی چوار مانگە کە هەندێ لە ئەهلی تەفسیر وتوویانە شەوال و ذی القعدە و ذی الحجە و محەڕەمە هەندێکیش وتوویانە لە بیستەمی ذی الحجەوە تا دە ڕۆژی ڕەبیع الثانیە زۆر باش بزانن ئێوە دەرەقەتی خودا نایەن و ناتوانن خودا بێ دەسەڵات بکەن ئەمە بانگ و ڕاگەیاندنە لەلایەن خودا و پێغەمبەرەوە بۆ لای ئادەمیزاد لە ڕۆژی حەجی گەورەدا کە جەژنی قوربانە کە گەلێ ئاداب و یاسای گەورەی تێدایە لە ئادابی حەج بانگدان و ڕاگەیاندنە لەسەر ئەوەی کە خودا و پێغەمبەری خودا دوور و بەری و پاکن لە پەیمانی ئەو کافرە موشریکانە جا ئەگەر تەوبەتان کرد لە کوفر و موسڵمان بوون ئەوە زۆر چاکترە بۆتان خۆ ئەگەر پشتتان هەڵکرد ئەوا بزانن ئێوە خودا بێ دەسەڵات ناکەن و بزانن خودا توانایە لە خاکی حەرەم یا لە شوێنێکی تر بیانگرن و تەنگیان پێ هەڵچنن و گەمارۆیان بدەن و لە هەموو رێگایەکدا بۆیان دانیشن و مەهێڵن تەوافی کەعبە بکەن جا ئەگەر تەوبەیان کرد و گەڕانەوە بۆ لای خودا و موسڵمان بوون و نوێژیان کرد و زەکاتی ماڵی خۆیانیان دا بەوانە کە موستەحەقی زەکاتن ئەوا رێگەیان بەرەڵا بکەن با بە ئازادی وەک خۆتان بژین بێگومان خودا تاوان بەخش و میهرەبانە. یڕضونەکم بئەفواهیهم وتئبا قلوبهم وئەکثەڕهم فاسقون ئەمانە چۆن بخاوەن پەیمان بزانین؟ ئەمانە چۆن پەیمان ئەبەنە سەر؟ وەلحاڵ ئەگەر بەسەرتاندا زاڵ ببن نە ڕیعایەتی خزمایەتی ئەکەن و نە ڕازیتان ئەکەن بەدەم ڕازیتان ئەکەن بەڵام بەدڵ ئێوەیان خۆش ناوێ زۆرتریان لەڕێ لادەر و پەیمان شکێنن واتە، ئایا لاتان وایە وازتان لێ بهێنرێ کە هێشتا ئەوانەتان کە تێکۆشەر و موجاهیدی ڕاستەقینەن لە جیهانی ماددەدا دەرنەکەوتوون؟ هەروەها هێشتا دەرنەکەوتووە ئێوە بێجگە خودا و پێغەمبەری خودا و موسڵمانان کەسێکی تر و دۆستێکی نهێنیتان نییە قسە و نهێنییەکانی لابدرکێنن؟ خودا لە هەموو کردەوەتان ئاگەدارە و هیچی لێ ون نابێت. ڕەوا نیە هاوبەش بۆ خودا دانەران بێن مزگەوتەکان ئاوەدان بکەنەوە بە دروست کردن یا چونە ناو بۆ عیبادات ئەوان و مزگەوت هیچ پەیوەندیەکیان بە یەکەوە نیە ئەوان خۆیان شایەتی لە نەفسی خۆیان ئەدەن کە کافرن ئەوانە کردەوەی بە دیمەن چاکیان لای خودا بێ ئیعتیبارە و نرخی نیە فعسا اولئک ان یکونوا من المهتدین مزگەوتەکانی خودا ئەوانە ئاوەدانیان ئەکەنەوە کە باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و نوێژەکەن و ماڵیان بە موستەحەقان ئەدەن و لە خودا نەبێت لە کەس ناترسن ئەمانە هیوا وایە کە شارەزای ڕێگای ڕاست و لە ئەهلی هیدایەت بن والله لا يهدي القوم الفاسقين تۆ بڵێ بەوانە، ئەگەر باوک و باپیرتان و کوڕەکانتان و براکانتان و ژنەکانتان و عەشیرەتەکەتان و داراییەک کە دەستتان کەوتووە و بازرگانییەک کە ترستان هەیە زەرەر بکات و خانووبەرەیەک کە پێی ڕازین باشتر و خۆشەویستتر بن لاتان لە خودا و پێغەمبەری خودا و جیهاد لە پێناوی ڕەزامەندی خودادا، ئەوا ڕاوەستن و چاوەڕوان بن تا خوای گەورە سزای خۆی ئەنێرێ بۆ سەرتان. ان اللە علیم حکیم ئەی ئەوانەی ئیمانتان هێناوە بە خودا و بە پێغەمبەری خودا بەڕاستی موشریکەکان پیسن لەمساڵیان بەدواوە ئیتر نابێ توخنی مەسجد الحرام بکەون و زیارەتی بکەن خۆ ئەگەر ئێوە ترسی ئەوەتان هەبوو کە ئەگەر ئەوانە نەیەن بۆ زیارەت هیچتان دەست نەکەوێت و فەقیر بکەون و خەرجیتان نەبێ ئەوا بێگومان خودا لەمەو پاش بە فەزڵی خۆی دەوڵەمەندتان ئەکات و بێنیازەبن لە خەڵک. قاتلهم الله أنا يؤفكون جولەکەکان وتیان عوزەیر کوڕی خودایە گاورەکانیش وتیان عیسای مەسیح کوڕی خودایە قسەیەک کە بەدەمەیکەن و مەعناکەی تێناگەن و نازانن خودا مەحاڵە کوڕی ببێ و لە کەس بووبێ ئەم قسەیان وەک قسەی کافرەکانی لەمەو پێشە کە ئەیانوت مەلائیکەکان کچی خودان هەروەها عیسای مەسیحی کوڕی مەریەم ئەپەرستن کەچی لەلایەن خوداوە ئەمریان پێ نەکراوە بەوە نەبێ کە یەک خودا بپەرستن کە تاق و تەنیایە و کەس خودا نیە ئەو نەبێ خودا پاکە و دوورە لەو شتانە و لەو کەسانە کە ئەوان کردوویانن بە هاوبەشی. یوریدون ان یطفئوا نور اللە بافواههم ویأ یابە اللە الا ان یتم نورە ولو کره الکافرون ئەوانە ئەیانەوێ نوری خودا کە دینی ئیسلام و ڕیسالەتی پێغەمبەرە صلی اللە علیه وسلم بە قسەی پڕ و پووچی خۆیان بکوژێننەوە خودا نوری ئاینی خۆی تەواوەکات و ئەیپارێزێ هەرچەند کافرەکان حەز نەکەن و پێیان ناخۆش بێ ژمارەی مانگەکانی ساڵ لای خودا دوانزە مانگە لەو ڕۆژەوە کە خودا زەوی و ئاسمانەکانی دروست کردووە، ئەمە لە لەوحی مەحفوظ و لە عیلمی خودادا بڕیار دراوە، چوار مانگیان جەنگ کردن تیایاندا حەرامە، کە بریتین لە ذی القعدە و ذی الحجە و محەڕەم بەیەکەوە و ڕەجەب بەتەنیا، ئەمە دین و ئاینی ڕاستە. واللە لا یهدی القوم الکافرین بێگومان دواخستنی حەرامی مانگێک لەو چوار مانگە بۆ جێگەی مانگێکی تر زیادە کفرە چونکە ئەبێتە هۆی حەڵاڵ کردنی ئەوەی خودا حەرامی کردووە و حەرام کردنی ئەوەی خودا حەڵاڵی کردووە هەندێ لە کافرەکان ئەگەر لە یەکێ لەو چوار مانگە حەرامەدا بکەوتنایەتە جەنگەوە بەردەوام ئەبوون لەسەر جەنگەکە و لە باتی ئەو مانگە دوایی مانگێکی تریان حەرام ئەکرد بە ئارەزووی خۆیان ساڵی مانگێ حەرامیان حەڵاڵ ئەکرد و ساڵێ بە حەرامی ئەیان هێشتەوە تەنها حیسابی ژمارەی چوار مانگیان ئەکرد بە بێ گوێدانە مانگە حەرامە تایبەتیەکان بەم جۆرە ئەو مانگەی خودا حەرامی کردبوو حەڵاڵیان ئەکرد ئەگەر ئێوە یارمەتی پێغەمبەر نەدەن مەبەست نیە چونکە بەڕاستی خودا فریای کەوت و یارمەتی دا لەو کاتە نالەبارەدا کە کافرەکان لە مەککە دەریان کرد کە تەنها خۆی و هاوڕێکەی بوون لە ئەشکەوتەکەدا و بە هاوڕێکەی ئەوت خەم مەخۆ خودا لەگەڵماندایە جا خودا ئارامی و بێترسی نازڵ کردە سەر دڵی و بە سوپایەک یارمەتی دا کە ئێوە نەتان بینی دەنگی کافرەکانی نزم کردەوە و دای بە لوتیاندا ئەگەر ئەوەی تۆ ئەوانی بۆ بانگ دەکەی دەستکەوتێکی نزیک بوایە یا سەفەرێکی مامناوەندی بوایە دواتەکەوتن بەڵام مەسافەکە دوورە و ئەوان ماندووە بن سوێن بەخوا ئەخۆن و ئەڵێن ئەگەر بمانتوانیایە لەگەڵتان دەرئەچووین ئەوانە بەم حاڵە خۆیان ئەفەوتێنن خوا ئەزانێ ئەوان درۆزنن. قلوبهم فهم في ريبهم يترددون تەنها ئەوانە داوای ئیزنت لێەکەن کە باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی نیە و دوودڵن، ئەوانە لەناو دوودڵی خۆیاندا ئەتلێنەوە و ئەم سەر و ئەو سەرەکەن و لەسەر بارێک دانامەزرێن. بەڵام خودا نەیویست هەستن و نیشاط بنوێنن ئەنجامی بێ ئیرادەیی و تەممەڵی خۆیان بۆیە وەستاندنی و ڕاست نەبوونەوە بۆ جیهاد و لەلایەن شەیتانەوە وەسوەسە خرایە دڵیان و پێیان وترا ئێوەش لەگەڵ دانیشتوە تەممەڵەکاندا دانیشن. لو خرجوا فيكم ما زادوكم إلا خبالا ولأوضعوا خلالكم يبغونكم الفتنة الفنة وفيكم سماعون لهم والله عليم بالظالمين ئەگەر لەگەڵتان دەرچونایە هیچیان زیاد نەئەکرد بۆتان سستی نەبێ و بەپەلە دەستیان ئەکردە دوو زبانی و ئاژاوەنانەوە و ترساندنتان ئێوەش هیواتان هەیە ئیرادەیان بێ هێزە و قسەیان ئەبیستن و مەسەلەکە بە زیان بەسەرتانا ئەشکایەوە خودا ئاگای لە ستەمکاران هەیە. هەندێ لەوانە ئەڵێن ئیزنم بدە دانیشم لە ماڵدا و تووشی فیتنە و موخالەفەم مەکە، واتە ئیزنم نەدەیت و بە گوێت نەکەم، بێگومان فیتنە ئەوەیە کە ئەوانی تێکەوتوون، کە دوا ئەکەون لە جیهاد و دووڕوویی ئەکەن. بەڕاستی دۆزەخ گەمارۆی کافرەکان ئەدات و هەموویان کۆ ئەکاتەوە، تۆ ئەی پێغەمبەر بڵێ، ئێمە هیچمان تووش نابێ لە سەرکەوتن یا شەهید بوون، ئەوە نەبێ خودا بۆی نووسیوین لە لەوح المحفوظدا، ئیتر پێخۆشبوون و پێناخۆشبوونی ئێوە کارەکە ناگۆڕێت، هەر خودا پشتیوان و سەردارمانە و پشتمان بەو بەستووە. بەڕاستی لەسەر خاوەن ئیمانەکان پێویستە تەنها پشت بە خودای دەسەڵاتدار ببەستن. فتربصوا إنا معكم متربصون تۆ پێیان بڵێ ئایا ئێوە چاوەڕوانی ئەوەن کە ئێمە بێجگە دوو ئەنجامی زۆر چاک تووشی هیچ ببین یا سەرکەوتن بەسەر دوژمندا یا مردن لە ڕێگای خودادا و شەهید بوون ئێمەش چاوەڕوانین کە خودای گەورە تووشی یەکێ لە دوو ئەنجامی زۆر خراپتان بکا يأتون الصلاة إلا وهم كسالى ولا ينفقون إلا وهم كارهون هیچ شتێ ڕێگای ئەوەی لێ نەگرتن کە نەفەقەیان لێ قبوڵ بکرێ ئەوە نەبێ کە ئەوانە باوەڕیان بە خودا و بە پێغەمبەری خودا نییە و بە تەمبەڵی و تەوەسەلی و لەشقورسی نەبێ ناچن بۆ نوێژ و هەرچیش سەرفەکەن پێیان ناخۆشە و بە دڵ حەز لەو سەرفە ناکەن ئیتر هەرگیز ماڵ و دارایی و ئەولادی ئەوانە نەتخەنە تەعەجوب و بەباشیان نەزانی خودا ئەیەوێ لە دونیادا بەو شتانە بیانخاتە سزا و ماندووبوونەوە بەهۆی کۆکردنەوەی و پاراستنی و بەرچاوبرسیەتی و ترس لە فەوتانی و بەهۆی ڕابواردن و لەزەت وەرگرتنەوە لەو ماڵ و سامانە خودایان لەبیر بچێتەوە و بە کافری بمرن. چوارەم، ئەوانەی ئیمانیان هێناوە بەڵام نیەتەکەیان بێ هێزە و بە ماڵی دونیا دڵیان ڕائەگیرێ. پێنجەم، بەندەیەک کە موحتاجی ماڵ بێ بۆ ئازاد بوونی لە بەندەیی. شەشەم، ئەو کەسەی کە لە ڕێگای ڕێکخستنی موسوڵمانان و کاری خەیریە قەرزار بووە و نەتوانێ بیداتەوە. لە مونافیقەکان هیوا هەن ئازاری دڵی پێغەمبەر ئەدەن و ئەڵێن ئەم ئینسانە هەر گوێچکەیە، واتە هەموو شت ئەبینێ و هەرچی پێ بوترێ باوەڕی پێکا، تۆ بڵێ ڕاستە، بەڵام قسەی خێر ئەبیسێ و قبوڵی ئەکا کە قازانجە بۆ ئێوە، ئیمانی بە خودا هەیە، هەروەها باوەڕ بە موسڵمانان ئەکا چونکە ئەزانێ دڵسۆزن، پێغەمبەر ڕەحمەتە بۆ موسڵمانەکانتان، ئەگەر پرسیاریان لێ بکەی ئەوە چیتان ئەوت بۆ گاڵتەتان ئەکرد بە فرمانی خودا و پێغەمبەری خودا ئەڵێن ئێمە گاڵتەمان نە ئەکرد بە فرمانی خودا لە ناو خۆمانا گاڵتە و گەپی خۆمان ئەکرد جا تۆ پێیان بڵێ ئایا ئێوە بەو هەموو ناتەواویەی خۆتانەوە گاڵتە بە خودا و ئایەتەکانی خودا و پێغەمبەری خودا ئەکەن ئایا کاری وەها ڕەوایە؟ پیاوانی مونافیق و ژنانی مونافیق لەناو خۆیانا وەک یەکن لە مونافیقی و دووری لە ئیمانەوە واتە هامڕازن و قسەیان یەکە ئەمر بە خراپە ئەکەن و نەهی لە چاکە ئەکەن و دەستی خۆیان ئەنوقێنن و خێرات ناکەن و فەرمانی خودایان فەرامۆش کردووە خودایش موبالاتی بەوان نەکرد و گوێی نەدانێ بەڕاستی مونافیقەکان فاسق و لە دین دەرچوون. ئەوان لە ئێوە بەهێزتر بوون و ماڵ و سامان و کوڕ و کاڵیان زۆرتر بوو، ئەوان بە بەشە لەزەتی دونیای خۆیان ڕایانبوارد، ئێوەش بە بەشە لەزەتی دونیای خۆتان ڕاتانبوارد وەک چۆن ئەوان بە بەشی خۆیان لەزەتیان وەرگرت، ئێوەش ڕۆچوون بە ئارەزووبازی دونیادا وەک چۆن ئەوان ڕۆچوو بوون، ئەوانە کردەیان بێ سوود بوو نە بۆ دونیا بە کەڵکیان هات و نە بۆ قیامەت. ئایا دەنگ و باسی ئەو ئوممەتانەیان پێ نەگەیشتووە کە لە پێش ئەماندا بوون وەک قەومی نوح کە بە تۆفان لە ناو چوون و عاد کە بە با و ثەموود کە بە بوومەلەرزە فەوتان؟ هەروەها قەومی ئیبڕاهیم کە نەمروودی گەورەیان بە مێشوولە و هاوڕێکانی بە دەردی تر لە ناو بران؟ قەومی مەدیەن، جەماعەتی شوعەیب کە بە ئاگر سووتان و قەومی لوط کە شوێنەکانیان سەرەوژێر بوو بەردباران کران؟ خاوەن ئیمانەکان ژن و پیاویان هەندێکیان دۆستی هەندێکیانن یەکتریان خۆشەوێ ئەمرەکەن بە چاکە و نەهیەکەن لە خراپە و نوێژ ئەکەن و زەکات ئەدەن و بە گوێی فەرمانی خودا و پێغەمبەری خودا ئەکەن ئەمانە خودای گەورە ڕەحمیان پێ ئەکات خودا غاڵبە بەسەر کاری خۆیدا و کارەکانی پڕ حیکمەتن. خودا بەڵێنی داوە بە خاوەن ئیمانەکان لە پیاو و لە ژن بە چەند بەهەشتێک کە جۆگا بە ناویانا ئەڕوا و هەتا هەتایە تیایاندا ئەمێننەوە هەروەها بە چەند ڕێگا و جێگا و خانووی جوان و پاک لە جەنناتی عەدندا لەگەڵ ڕەزامەندی خودای گەورە کە گەورەترە لە هەموو پایەیەک ئەوە سەرکەوتن و سەرفرازی گەورەیە. ئەوان ڕقیان لەوە هەستاوە کە خودا و پێغەمبەر موسوڵمانەکانی مەدینەیان دەوڵەمەند کرد و هاتنی پێغەمبەر بوو بە هۆی پیرۆزی و بەرەکەت بۆیان، جا ئەو مونافیقانە ئەگەر تەوبەی ڕاستەقینە بکەن و لە بەدکاری واز بهێنن ئەوە چاکترە بۆیان، خۆ ئەگەر پشت هەڵکەن و لەسەر وەزعی بەدیان بەردەوام بن ئەوا خودا سزایەکی توند و پڕ ئازاریان ئەدا لە دونیا و لە قیامەتدا و ئیتر لە دونیادا یەکێک نابێ دۆستیان بێ و پشتگیریان لێ بکات و یارمەتیان بدات. يَسْخَرُونَ مِنْهُمْ سَخِرَ اللَّهُ مِنْهُمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ ئەو کافر و مونافیقانە کە پلارەگرنە ئەو موسڵمانانەی زیادە سەدەقە ئەکەن لە ڕێی خودادا و ئەڵێن بە ڕیا و بەرچاوێنی ئەیکەن هەروەها عەیبەگرن لەو موسڵمانە هەژارانە کە بێجگە ڕەنجی شان و عارەقی ناوچەوانیان هیچیان دەست ناکەوێ و توانجیان تێ ئەگرن کە لات و بێسامانن ئەمانە خودای گەورە گاڵتەیان پێ کات و ئەوانەی لە سەفەری جیهاد دواکەوتن دڵخۆش بوون بەوەی کە دانیشتن و لە حەزرت دواکەوتن و حەزیان نەئەکرد بە ماڵ و سامان و گیان لە پێناوی ڕەزامەندی خودای گەورە و سەرخستنی ئیسلامدا جیهاد بکەن و ئەیانوت بە موسڵمانەکان بەم گەرمایە مەچن بۆ جیهاد پێتان تەحەمول ناکرێ تۆ بڵێ ئەگەر بفامن و هۆش بەکار بێنن ئاگری دۆزەخ گەرمتر و بەتاوترە. کەسێ بەرگەی گەرمای دونیا نەگرێ چۆن بەرگەی گەرمای ڕۆژی جەزا ئەگرێ؟ کە یەکێ لەو مونافیقانە مرد هەرگیز نوێژ لەسەر جەنازەکەی نەکەی و لەسەر قەبری ڕانەوەستی بۆ دەفن و زیارەتی ئەوانە بەڕاستی کافر بوون و ئیمانیان بە خودا و بە پێغەمبەری خودا نەبوو بە حاڵی فاسقی و لە دین دەرچوویی مردن. ولا تعجبک اموالهم واولادهم. سيصيب الذين كفروا منهم عذاب أليم لە کاتی غەزای تەبوکدا عوزرهاوەرەکانی ئەعراب هاتن بۆ خزمەتی پێغەمبەر کە ئیزنیان بدا لە شوێنی خۆیانا دانیشن و هاوبەشی نەکەن لە جیهاددا بە بەهانەی زۆری خێزان و گرانی ژیان و ترس لە دوژمنان ئەوانەیش کە درۆیان لەگەڵ خودا و پێغەمبەری خودا کرد دانیشتن و نەچوون بۆ جیهاد الدمع حزنا ألا يجدوا ما ينفقون هەروەها ئەوانیش گوناهبار نابن و هیچیان لەسەر نییە کە دێنە لات بۆ ئەوەی وڵاخی سواریان بۆ پەیدا بکەیت و بێن بۆ جیهاد و تۆیش ئەڵێیت وڵاخم نییە بتاندەمێ و سوارتان بکەم ئەوانیش ئەگەڕێنەوە و لە غەم و خەفەتدا چاویان پڕ ئەبێ لە فرمێسک چونکە ئاز و خەو تفاقی جیهادیان دەست نەکەوت. ئەو دواکەوتوانە کە ئێوە گەڕانەوە بۆ لایان عوزرتان بۆ ئەهێننەوە عوزری بێ ئەساس بڵێ پێیان عوزرمان بۆ مەهێننەوە باوەڕتان پێ ناکەین خودا ئاگاداری کردووین کە چی لە دڵتانایە لەمەو پاش خودا و پێغەمبەری خودا کردەوەکانتان ئەبینن ئاخۆ لەسەر کوفر و گومڕاهی ئەمێننەوە یا پەشیمان ئەبنەوە. بما كانوا يكسبون کە ئێوە گەڕانەوە بۆ لایان سوێندتان بۆ خۆن تا وازیان لێ بێنن و گلەییان لێ نەکەن وازیان لێ بێنن ئەوانە بیروباوەڕیان پیسە و فەرقی ڕاست و درۆیان لا نییە جێگای پاشەڕۆژیان دۆزەخە لە پاداشتی ئەو کردەوە ناشرینانەدا کە ئەیان کردن بادیەنشینەکان لە نیشتەجێکانی شار و لادێ دڵڕەقترن لە بابەتی کوفر و مونافقیەوە، چونکە دوورن لە ئاوەدانی و تێکەڵی زانایان ناکەن و کیتاب و سوننەت نابیسن، هەروەها لە خەڵکی تر نابەڵەدترن سەبارەت بە یاسا و سنووری ئەو فەرمانانە کە خودا ناردوونی بۆ پێغەمبەری خۆی، خودا ئاگای لە حاڵی هەموو کەس هەیە و خاوەن حیکمەتە. عەرەبە بادیە نشینەکان هیوایشیان هەیە ئیمانی بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و ئەوەی خەرجی ئەکا بە خەیر و هۆی لە خودا نزیک بوونەوەی ئەزانێ و بە هۆی ئەوەی دائەنێ کە پێغەمبەر دوعای خێری بۆ بکات ئا ئەو خەرجیانەی ئەوانەی کەن هۆی نزیک بوونەوەن لە خودا خودای گەورە ئەوانە ئەخاتە ناو ڕەحمەتی خۆیەوە. خودا لەوانە ڕازییە و کردەوەیان قبوڵەکات، ئەوانەیش ڕازین لە خودا و شوکرانە بژێرن بەرامبەر بە نیعمەتی دین و دونیا کە پێی داون و خودا چەند بەهەشتێکی بۆ ئامادە کردوون کە جۆباریان بەناودا ئەڕوات و هەتا هەتایە تیایا ئەمێننەوە. ئا ئەوەیە سەرکەوتن و بەختیاری گەورە. کۆمەڵێکی تر هەن لە دواکەوتووەکان کە دانیان نا بە تاوانی خۆیاندا و وەک مونافیقەکان عوزری درۆیان نەهێنایەوە، ئەمانە کردەوەیەکی باشیان کرد کە دانیان بە گوناهی خۆیاندا نا و کردەوەیەکی خراپیشیان کرد کە دواکەوتن، ئەمانە نزیکە خودا تەوبەیان لێ قبوڵ بکات، خودا تاوانبەخش و میهرەبانە. پێیان بڵێ چی ئەکەن بیکەن خودا ئاگای لە کردەوەکانتانە و هیچی لێ ون نابێ، هەروەها پێغەمبەر و موسڵمانانیش بە کارتان ئەزانن چونکە خودا پێیان ئەڵێت و لێیان ناشارێتەوە، دوای ئەوەش ئەگەڕێنەوە بۆ لای ئەو خودایە کە زانای نهێنی و ئاشکرایە و ئاگای لە هەموو شتە. کە هەر لە پێشەوە خەریکی دوژمنایەتیە و جەنگی دژی خوا و پێغەمبەر کردووە ئەم گرۆهە سوێن دەخۆن بۆتان کە لە دروست کردنی ئەو مزگەوتەدا چاکە نەبێ هیچی تریان مەبەست نەبووە خودایش شاهیدی ئەدا کە ئەوانە درۆزنن و مەبەستیان لە دروست کردنی مزگەوتەکە ئازاردانی ئیسلامە. بەڕاستی مزگەوتێ لە یەکەم ڕۆژیەوە لەسەر خودا ترسان دروست کرابێ و بناخەی دانرابێ وەک مزگەوتی قوبا یا مزگەوتەکەی خۆت ئەوە لایقترە بۆ ئەوەی تیا بوەستی و نوێژی تیا بکەی چونکە چەند پیاوێکی تیایە حەز ئەکەن خۆیان لە خوو ڕەوشتی خراپ پاک بکەنەوە و خودا پەرستی بکەن بێگومان خودا ئەوانەی خۆشەوێ کە خۆیان لە خوو و کرداری خراپ پاک ئەکەنەوە. ئایا کەسێ بینایی مزگەوتی لەسەر بناغەی پتەوی لە خودا ترسان و ڕەزامەندی خودا دامەزراندبێ چاکترە یا کەسێ بینای مزگەوتی لەسەر قەراغی کەندێکی بێ هێزی ڕووخاو دامەزراندبێ کە لەگەڵ خۆیدا بڕووخێتە ناو ئاگری دۆزەخەوە چونکە لەسەر بناغەی دوژمنایەتی کردنی ئایینی ئیسلام دامەزراوە؟ داوای عەفوو کردنی ئیبڕاهیمیش لە خودا بۆ باوکی لەبەر ئەوە بوو کە بەڵێنی دابوویە داوای عەفووی بۆ بکات، لەئەستەغفیرەننە لەک، جا کاتێ بۆی دەرکەوت کە باوکی دوژمنی خودایە ئیتر بە وەحی زانیبێتی یا باوکی بە کافری مردبێ لەبەر چاویا خۆی لێ بەری کرد و حەقی نەبوو بە سەریەوە و داوای عەفووی بۆ نەکرد، بەڕاستی ئیبڕاهیم زۆر دڵ نەرم و خاوەن حیلم بوو. ئەوانەی کە پەیڕەوی پێغەمبەریان کرد و لە سەعات و کاتی تەنگانەیی و ناخۆشییا دوای کەوتن و پشتیان چۆڵ نەکرد دوای ئەوەی کە کۆمەڵێکیان خەریک بوو دڵیان تێک بچێ و لە ڕێگەی ڕاست لابدەن تەوبەی لێ قبوڵ کردن و دڵی بەهێز کردن خودا خاوەن ڕەحمەت و میهرەبانە لەگەڵیاندا. کە دنیایان بەو هەم وەبەربڵاویەوە لەبەرچاو تەنگ بوو، لە غەم و پەژارە و خەفەتی ئەنجامی خۆیاندا دڵیان تەنگ بوو، زانیان پەنایان لە دەستی خودا نییە خودای گەورە خۆی نەبێ، ئەنجا خودا تەوفیقی دان کە تەوبە بکەن و تەوبەیان کرد، خودا زۆر تەوبە قبوڵ ئەکات و زۆر میهرەبانە. ان اللە لا یضیع اجر المحسنین ڕەوا نییە بۆ ئەهلی مەدینە و عەرەبەکانی دەوروپشتیان لە پێغەمبەری خوا دوا بکەون و خۆیان لە شتێ بپارێزن کە پێغەمبەر خۆی لێ نەپارێزێ چونکە بەرامبەر هەر تیونیەتی و ماندوێتی و برسێتیەک کە لە ڕێگای خودادا توشیان ئەبێ و هەر هەنگاوێک کە ئەینێن و ئەبێتە هۆی ڕق هەستانی کافرەکان و کەواتە بۆچی لە هەموو کۆمەڵێکی گەورە وەک هۆزێ یان تیرەیە جەماعەتێکیان ناچن بۆ فێربوونی زانیاری تا لە ڕێگای زانینی حوکمی ئاییندا ماندوو ببن و کە گەڕانەوە بۆ لای قەومەکانیان بیانترسێنن لە کردەوەی خراپ و بێدینی بەڵکو خۆیان بپارێزن و تووشی سزای دواڕۆژ نەبن؟ ئەی خاوەن ئیمانەکان، لە دژی ئەو کافرانە بجەنگن کە لێتانەوە نزیکن، با توندوتیژی و خۆگریتان تیا ببینن. زۆر باش بزانن، خوا لەگەڵ ئەوانەدایە لێی ئەترسن و خۆیان لە گوناه ئەپارێزن، خودا یارمەتییان ئەدات و ئەیانپارێزێ. وَإِذَا مَا أُنزِلَتْ کاتێک کە سورەتێ لە قورئان دێتە خوارەوە هەندێ لەو کافرانە بە گاڵتە و لاقرتێ کردن بە یەکتر ئەڵێن کام لە ئێوە ئەم سورەتە ئیمانی زیاد کرد جا ئەوانەی کە خاوەن ئیمانن ئەو سورەتە ئیمانیان زیا دەکات چونکە لە ئەساسدا ئیمانیان هەیە و دیارە ئیمان ئیمان ڕادەکێشێ صرف الله قلوبهم بأنهم قوم لا يفقهون کە سورەتێ نازڵ ئەکرێ بۆ پێغەمبەر بە غەمز و لەمز و ئینکار و گاڵتە کردنەوە سەیری یەکتر دەکەن و لەناو خۆیاندا ئەڵێن ئەگەر هەڵسین و مەجلیسەکە بەجێ بێڵین کەس ئەمان بینێ جا ئەگەر کەس نەبوو هەڵئەسن و ئەڕۆن و ئەگەر کەس هەبوو ناڕۆن دوایی ئەڕۆن علیه توکلت وهو رب العرش العظیم جا خودا ئەفەرمێ بە پێغەمبەر، صلی اللە علیه وسلم، ئەگەر ئەو خەڵکە پشتیان لێ هەڵکردی و نەکەوتنە شوێن یاسای ئیسلام، تۆ بڵێ، یارمەتی و پشتیوانی خودا بەسە بۆ من و هیچ خودایە نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ، من تەنها پشت بەو ئەبەستم، خودا، پەروەردگاری عەڕشی مەزنە.